پیاوێکی نار پێغمبەری خوا علیه ساسەلام مسلمانێک بۆ لای پیاوێک لە ئەهلی جاهلی کافر بوو بانجی دەکا بۆ لای خوا کابراش گاڵتەی بە نێرراوەکەی پێغمبەری خوا کرد وتی ئەیشین ڕبک ئەمن حەدیدن ئەم من نحاسن ئەم من فضتن ئەم من ذهب تی ئەو خوای کە تۆ منی بۆ لا بانگ دەکەی بەس ئەو بپەرستم لە چی دروست کراوە لە ئاسن دروست کراوە خواکەی تۆ یا لە مز دروست کراوە یا لە زیو یا لە زێڕ کابرا هاتەوە لای پێغمبەری خوا علیه الصلاة والسلام وای پێ فەرموو پێغمبەری خوا ئەوەندە بە ڕەحمە ناوێ یەکسەر عقوبە بۆ کابرا بڕوا دڵ بڕۆ جاری دووەمیش هەوڵێکی تری لەگەڵ بدا جاری دووەم دەچێتەوە هەمان جوابی دەداتەوە دێتەوە لای پێغمبەری خوا عليه الصلاة والسلام دەڵە بڕۆ ئەم جاریش سێ جار هەر هەمان وەڵامی هەیە کابرای سەحابی تا دەگەڕێتەوە لای پێغمبەری خوا عليه الصلاة والسلام خبرەکە دەداتە پێغمبەر پێغمبەری خوا عليه الصلاة والسلام دەفەرمێ أرسل الله صاعقة على صاحبك فاحرقته، خوای گەورە هەورەتریشقەیەکی بۆ فڵانەکەس نارد کە تۆ سێ جارە بۆ لای دەچی سوتاندی و نەیهێشت و لەناوی برد ويرسل الصواعق فيصيب بها من يشاء وهم يجادلون في الله وهو شديد المحا زۆر کەس مجادلە لە خوا دەکا مناقشە لە ذاتی خوای پەروەردگاردا دەکا بێشەرمانە لە خوا ناترسێ و شەرمیش لە مسلمانان ناکا لەسەر کەناڵێکی ئاسمانی بە دینی ئیسلام دەڵێت کۆنەپەرستی، دینەکەی خوا، ئەو خوایەی کە ئەرز و ئاسمانی دروست کردووە و ئەویش و ئێمەشی دروست کردووە. بە دینی ئیسلام دەڵێت کۆنەپەرستی، یا من باوەڕم بە خوا نییە، باوەڕم بە کتابەکەی خوا نییە. ئەوانە ئەمڕۆ بێ یا بەیانی ئیللا خوای گەورە ڕیسوایان دەکات، زەلیلیان دەکات. چۆن کەسانێکی ترمان بینین خوای گەورە ڕیسوا و زەلیلی کردن.